بەرامبەر ئەم لاوە کە پێی بە جەرگی خۆی داناوە وێراوێتی بێتە وڵاتمانە و نهێنیمان بزانێت شەرفمان لەکەدار بکات و بە سەلامەتی بگەڕێتەوە ئەمجا باس یەماکە لە وڵاتی خۆی و لای خزم و خێزانی و دەما و دەم بڵاوە بێتەوە و بازرگانان باسی ئێمە بە شاراندا بڵاوەکەنەوە و پاشا و سڵتانەکان ناوی دەوڵەتی ئێمە بیستن ئەمجا بە یەکتری ئەڵێن ئادەمی زادێک چوە تەمەم لە کەتی جنۆکەکان و دێوان و ساحیران بەسەر زەوی جنۆکەدا پەڕیوەتەوە و زەوی و باڵندە و دڕندەکانی تێپەڕاندووە بە سەلامەتیش گەڕاوەتەوە سوێن بەخوای بانی سەر گەر ئەو دوو کوڕە کوڕی حەسەن نەبن بەدەستی خۆم سەری لە لەشی جیاکەمەوە بەدەستی خۆمەی کوژم بە جۆرێکی ڕاندی بەسەر پیرێژنەدا کە لە ترساندا کەوت ئەمجا هەر خێرا بانگی دە نۆکەری کردووتی شوێن پیرێژن کەون و ئەو کوڕم هەر ئێستا بۆ بێنن ئەو دە کەسەش کە هەر بەڕاکێشان پیرێژنیان بێت ئەو داماوەش ڕەنگی بوو بە زەردەچەوە کە چوونە خانووکە و پیرێژن چوە ژوورەوە حەسەن لەبەری هەستا و دەستی ماچ کرد و سلاوی دەکرد بەڵام پیرێژن وەڵامی نەدایەوە ئەمجا پیرێژن وتی پێم نەوتیت بگەڕێ وڵاتی خۆت و خۆت و منیش بەکوژمەدا نەموت کوڕی باش شتێکی بەنرخ دەدەمێ و دەوڵەمەند دەکەم بەو مەرجەی بگەڕیتەوە بەڵام تۆ ڕێگەی تیاچوونی هەردووکمانت هەڵبژارد دەبڕۆوەری بگرە بەسەری خۆت تەواو لە مردن نزیک بوویتەوە هەستە بچۆ وەڵامی بدەوە حەسەن ئەژنۆی شکا و پەژارە دایگرت و هەستاوتی خوای بە بەزەی بەزەیت پێم دابێتەوە خویە پەنام بە تۆ گرتووە ئەمجا پیاوانی شاخاتون حەسەنیان پەلکێش کردە بەردەم شاخاتون حەسەن سەرنجی داوە ناسر و مەنسووری کوڕین لە کۆشکی پاشادان خێرا هەردووکیانی ناسیەوە قیژەیەکی کرد و بورایەوە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەوی هەشت سەد و چواردە. شەهرەزاد وتی هەردوو کوڕەکەش کە باوکیان بینی ناسیانەوە و لە باوەشی شاخاتون هاتنە دەرەوە و ڕایان کرد بۆ لای حەسەن خوا بەزەیی بە حەسەندا هاتەوە و مناڵەکانی هێنا زمان وتیان بابە بابە ئەم جا پیرێژن و ئەوانەی ئامادەی ئەو کۆڕە بوون هەمویان گریان زۆریان بەزەیی بە حەسەندا هاتەوە وتیان سوپاس بۆخوا کە ئێوەی بە باوکتان شاد کردەوە کاویان بە دەموچاویدا پرژان بە ئاگا هاتەوە و هەردووکیانی باوەش پێدا کرد و لە خۆشیان دابورایەوە هەمیسان بە ئاگایان هێنایەوە. ئێژ وتی، لەو دەمەی ئێوەم کەلێون بووە، جەرگ و هەناوم وا ئەنجن بووە، لە خزم و ناسیا و دابڕاوم و خۆشی ژیانم سەر و بن بووە. کە شاخاتوون ئەمانەی بینی بۆی دەرکەوت ئەم مناڵانە بەڕاستی کوڕی حەسەنن. مەناری خوشکیشی ژنی حەسەنی بەسریە حەسەنیش بە شوێن ژنەکەی داهاتووە لە خوشکەکەی تووڕە بوو شیڕاندی بەسەر حەسەندا حەسەن لە ترسانە دیسان بورایەوە کە بە ئاگاتەوە ئەمەی وت ئەی نزیکترین لە مندا بڕیت هەرچەند ونیش بیت هەردەم لە دڵیت بۆ زۆری زەمان خۆڕە ئەگرم و مەزانەکەوە لە دڵا بێزرایت. هەر شعرەکەی کۆتا بوو دیسان بورایەوە کە بە ئاگاتەوە لە سەردەم ڕان کێشا حەسەنیش گێژ وڕ ببوو پیرێژ نەشەواهی هێندە پەست بوو هیچی لەگەڵ نوری لەهودا بۆ نەوترا حەسەنیش چووە دەرەوە بە پەژارەوە بێەوەی خۆشی بزانێ بۆ کوێ چێ دنیای لێ بۆ کونەمەشک نەکەسێ بوو دڵنەوەی بکە یان ورەی بەرز بکاتەوە نە شوێنی هەبوو بۆی بچێت نە ئەیزانی سەفەر بکات و بگەڕێتەوە نە کەسیش هەبوو دەستی بگرێت و بیباتەوە هەرکەبیری زەوی باڵندە و زەوی دڕندەکانی کەوتەوە تێگەشت یاچووە لە دەرەوە دانیشت و هێندە گریا بۆ خۆی کەبوورایەوە دواتر بە ئاگا هاتەوە کەوتەوە بیرکردنەوە لە شاخاتون و خوشکەکەی و مناڵەکانی زۆر پەشیمان بۆ لەم هەموو کێشە و نەکبەتەی بەسەری هات ئەم چەند دێڕە شعرەی بۆ هات ڕێم بدەن بە خوڕ فرمێسک بارێنم بەڵا بە ئاوی کردووە خوێنم شەرابی یاسم ئەوە نۆش کردو و ئەبێ کۆتایی بە عشقم بێنم دڵمە خوازێ پێت شاد بێتەوە ئەی دکتۆرەکەم وەرە ڕێو شوێنم عشقت کارێکی بە من کردووە بۆ ڕسواکانیش جێی گاڵتە و جوێنم گۆڕواایە جێگەی بەزەیتان بم چونکە مەردێکی پەیمان نەشکێنم. ئەمجا کەوتە ڕێ تاکو لە شار دەرچوو بە کەناری شاردا ڕۆیشت لەو لایشەوە مەنارس سەنای ژنی ڕۆژی دواتر بەڕێکەوت بۆ لای خوشکی شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەوی هەشت سەد و پانزە. شەهرەزاد وتی لە کاتێکدا مەنار خەریکی دەرگا داخستن بوو تاکو دەربچێت و سەفەرەکەی دەست پێ بکە لەلایەن پاشای گەورەی باوکیەوە تەتەرێکات چووە بەردەمی و کڕنوشی بۆ بردووتی خاتونەکەم باوکت منی ناردۆ بە شوێنتدا ئەویش شوێن پاسەوانی باوکی کەوت و ڕۆیشت کە چۆ لای باوکی بانگی کردە لای خۆی و پێیوت کچەکەم ئەمشە و خەوم پێتەوە دی ئێستاش خەمی تۆماترسم لەم سەفرەتدا تووشی خەم و پەژارێکی زۆر ببی کچەکەی وتی بۆچی باوکە گیان چیت بینی لە خەوەکەتدا باوکی وتی لە خەومدا خوا بە خێری بجێڕێ چوومە شوێنێک پڕ بوو لە زێڕ و زی و یاقوت و مرواری لەو گەنجینە گەورەیەدا چاوم جێڕا هیچم بە دڵ نەبوو دواتر حەو گۆی مرواریم بینی زۆر جوان بوون لە نێو هەر حوتیدا دەستمدایە دانێکیان کە لە هەر حوتیان بچووکتر بوو بەڵام لە هەمویان جوانتر بوو ئیدی گرتم بە دەستمە و لە گەنجینەکە چوومە دەرەوە لە دەرەوە مشتم کردەوە سێرێکی تری گۆیەکەم کردەوە و هەڵم گێڕایەوە هێندەم زانی باڵندێک لەو لاوە هات و گۆیەکەی برد و گەڕایەوە کە سەرنجمدا لە شوێنی خۆی لە گەنجینەکەدا داینایەوە ئیدی منیش زۆرم خەفەت خوارد کە بە ئاگاهتمەوە خێرا نردم بە شوێن ئەوانەی لە خەو ئەکۆڵنەوە کە خەونەکە من بۆ جێڕانەوە پیانوتم حوت کچت هەیە و یەکێکیانت لە دەست دەرەچێ کە هەرە بچووکەکەیانە بێ ئەوەی بتەوێت تووشی خەم و پەژار ئەبیت ئێستاش کچەکەم تۆ هەرە بچووکەکەی خوشکەکانیت بۆ خۆشی دەزانی چەندەم خۆشەویت ئەوەتا بە نیازی سەفەرکردنیت بۆ لای نورلهوداشا نازانم چیت بەسەر دێ بەڵام پێم وایە بگەڕیتەوە و نەچیت باشترە کەمە نارس سەنا ئەمەی بیست دڵی کەوتە تەپ و کۆ خەمی مناڵەکانی لێهات ماوەیە کچە بچکۆلەی شای گەورە سەری داخست ئەم جا بە باوکی وت بابەجان چەند ڕۆژێک بەر لە ئێستا شاخاتونی خوشکم بانگهێشتی میوانداری خۆی کردم و منیش پەسەندم بوو چوار ساڵێگە بێ و خوشکم نەدیوە ئەگەر نەچم لێم زیزەبێ بۆیە پێویستە سەردانی بکەم کە ڕەنگە هەر مانگێکم پێ بچێت و ئەگەڕێمەوە بۆ لای بەڕێزت بابەجان چێ توانێ پێبخاتە سەرزەویمان و بگاتە دوورگەی واقواق زەویەکانی سپی و چێوەڕش ببڕێت و لەوێوە بۆ دوورگەی کافور ئەم جا قلەی باڵندەکان آخر چۆن دۆڵی دڕندەکانی بۆ ئەبڕێت ئەم جا بە دۆڵی دێواندا ئەگاتە دوورگەی ئێمە بابە گیان بێخەم بە ترسی سەفەرەکەی منت نەبێ کەس ناتوانێ بێتە وڵاتی ئێمەوە ئیتر زۆر بەسەریا هات شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی ئەمجا شای شاهان فەرمانیدا هزار جەنگاوەری کچان لەگەڵ کچی بچن تا سەر ڕووبارەکە ئەمجا لەوێدا دەوار و ڕەشماڵ هەڵبدەن تاکو و شازادامەنارەگاتە لای خوشکەکەی زەخیرەی مانگێک ببەن و بمێنەوە تا کومەنار لە سەردانەکەی خوشکێ گەڕێتەوە بەکچەکەشی وت هەردوو ڕۆژ بمێنەوە یەکسەر بگەڕێەوە ئەم جاکەوتە ڕێ و باوکی لەگەڵی دابوو قسەکانی باوکی زۆر کاری تێکردبوو بۆیە هەر خەمی دوو کوڕەکەی خۆی بوو هەر کە گەیشت خێرا خۆی کرد بە کۆشکی خوشکیدا سەرنجیدا هەردوو کوڕەکەی ئەگرین خێرا خێراڵێن بابە بابە مەنار چاوانی بە فرمێسک پڕبوون و دەستی کردە گریان ئەمجا هەردوو کوڕەکەی لە ئامێزگرت پێوتن ئاخۆ باوکتان بینی بەو خۆیان بمزانی باە بەسەر زەویەوەی و لە ژیاندایە هەردووکتانم ئەبرد بۆی ئەمجا مێردەکەی و خۆی لاوانەوە ئەم شعرەی وت لە هەر شوێک بن لە بیری منان لە باخی بیری جێگیری منان بۆ بە یەکتری شادبوونەوەمان دایم لە بیر و تەکبیری منان ئەمجا خوشکەکەی هەردووکیانی بە خۆیان نووساند وتی تاوانی من بوو کە بە دەستی خۆم ماڵی خۆم وێران کرد خوشکە گەورەکەی پێیوت ئەم دوو کوڕەت لەکوێ بوو ئاخۆ بەبێ ئاگاداری باوکت شوت کردووە یان زینات کردووە کە گۆڕە لەسەری بکوژریت ئەگەر بە دزیەمەوە شوت کردو بۆچی لە مێردەکە دابڕایت و گەڕایتەوە نیشتیمانی ئێمە و بە دزیەوە ئەم دوو کوڕەت بەخێو کردووە پێ دوایە ئێمە نازانین خوا بۆ خۆی نهێنی زانە ئەی بخەوشەکانی بۆ دەرخستین شەهرەزاد وتی ئەی شا شەهرەیار پاشایی بەختیار نۆرل هودا شا فەرمانی دا بیگرن بۆی قاڵبەستیان کرد و پەیوەندیان خستە قولە پێەکانی ئەم جاکەوتنە لێدانی و زار خراپ لیاندا بە قژی خۆی چوارمێخیان کێشایەوە و لە بەندیخانەی تون کرد نامەیەکی نرد بۆ شای گەورەی باوکی هەموو بەسەرهاتەکەی بۆ نووسی بوو وتبووی پیاوێک لە ئادەمی زادان هاتۆتە مەملەکەتەکەمانەوە و مەنار ئەڵێ ئەو لاوە مێردمە و بۆ لای من هاتووە ئەو لاوە ئادەمی زادە حەسەنی ناوە ئەڵێت مەنار ژنیەتی کە هاتە لام ئەو حەسەنە دوو کوڕەکە دەم و دەست ناستیانەوە حەسەنیش ئەوانی ناسیەوە ئامۆژگاری پیرێژنە شەواهیم کرد پێش خۆی دوو کوڕەکەی بهێنێ کاتێک لێکۆڵینەوەم بۆ کرد ڕازەکە مناری خوشکم شووی پێکردووە و ماوەیەکی باش لە نیشتیمانی حەسەن ماوەتەوە ئەمجا خوشکەکەم بۆی هەڵکەوتووە و خۆی و دوو کوڕەکەی لە حەسەنی مێردی هەڵاتون ئەوە بوو دوو کوڕەکەی خوشکم زووتر بەدەست کەوت ئەم جاناردم بە شوێن ئەو ئادەمی زادەدا کە هاتووەڵێ منار ژنی منە و دوو کوڕم لی هەیە کە دوو کوڕەکەم پیشاندا بۆم ڕوون بۆ ڕازەکە ئەو لاوە تاوانێکی نییە و تاوان تاوانی خوشکەکەی خۆمە منیش خەمی ئەوەم بوو سەرمان شۆڕ ببێت و خەڵکی دورگەکە پێمان بزانن ئەمجا کە ئەو مەنارە خیانەتکارە هاتە ژوور لی تووڕە بووم زۆرم لێدا ئێستاش فەرمان فەرمانی خۆتە چاوەڕێم هەرچی زووتر وەڵامەکەت بگاتە دەستم ئەترسم ئەم هەواڵە بگاتە دەم هاوڵاتیانی دورگەکەمان ببین بە پەند کە نامەکە گەیشت شای گەورە زۆر تووڕە بوو لە کچەکەی و بۆی نووسیەوە و من سزاکەیم دای و دەست خۆت و سەرپشت بە ئەگەر بەسەرهاتەکەی وەکو ئەوەیە کە تۆ ئەیزانیت هەر لە جێدا بیکوژە ڕاوێژ بە من مەکە کە شاخاتون نامەکەی باوکی بەدەست گەیشتەوە نردی بە شوێن مناردا کە هێنانە بەردەستی سەیری کرد نقمی خوێنی خۆیەتی پەیوەندێکی ئاسنین لە قولە پێیەکانیدایە زۆر ڕسوا و سەر شۆڕ وەستاوە مەناری خوشکە بچکۆلەش ناز و نیعممەتی ماڵی خۆی و مێردەکەی بیرکەوتەوە زۆر گریا ئەمجا بەم شێوەی خۆی لاوانەوە دژمنان ویستیان لە ناوم بەرن نیازیان کوشتنە و هەم قەزدی سرن پەنام بۆ هێنایت خویە تێکیان دەیت مەزلومان خویە بە تۆ سەرەرن ئەم جا خوشکە بچکۆلە هێندە گریا بورایە و کەوت کە بە ئاگایان هێنایە وتی لول بووم گلێنم بە ئازارەوە خەم دوو بوو ئێستاش وا بە دیارەوە جاران بە تەنیا خەمێکم هەبوو ئێستاش تلاوم بە هەزارەوە ئەم جا خوشکەکەی فەرمانی دا پێژێکیان هێنا و خوشکە بچکۆلیان لەسەر درێژ کرد ئەم جا فەرمانی دا لەسەر پژڕان کێشا و چوارپەلیان بە پلەی پێژەکەەوە بەست خوشکەکەی تۆزێک بەزەیی لە دڵیدا نەمابوو خوشکە بچکۆلە زۆر گریا کەس نەچوو بەلایەوە بە کوڕوزانەوتی خوشکێ کەی تۆ هێندە دڵ ڕق بووی تەنانەت بەزەیشت بەو دوو کوڕم دانایەتەوە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەوی هەشت سەد و هەژدە. شەهرەزاد وتی پاشا گیان هەر هێندەی خۆش بوو تاکو ئەمەی بیست هێندەی دیت و ڕەبوو چوو بە قیندا پێیوت خوا بەزەی بەوەدا نێتەوە کە بەزەی بە تۆدا دێتەوە خیانەتکار چۆن بەزەیم پێتدا بێتەوە ڕاستە زینات نەکردو بەڵام چێڵێت ئەمەش ڕاستە مەنارس سەناوتی بەو خویە کە بە هەموو شداگایە زینام نەکردەوە بە حەڵی شوم پێکردووە بەو خویە پاکم و زینام نەکردووە منیش خوام هەیە ڕزگار مەکا لە دەستت ئەگەر ئەو بوختانەی ئەیخەیتە پاڵم ڕاست بێ خوا تۆڵم لێبسەنێ شاخاتون کامەی بیست مچڕکەیەک بە گیانی داهات کەوتە بیرکردنەوە ئەم جا پێیوت ئەوە چۆنە وێری بەم شێوەیە بەرپەرچم بدەیتەوە ئەم جابۆی چوو هێندەی لێدا خوشکە بچکۆلە بورایەوە ئاویان پرژان بەدەم و چاویدا بە ئاگا هاتەوە بەڵام چۆن ئەو هەموو جوانی و ناسکی و نازداریەی لەدەستدا بوو بۆیە کەوتە لاوانەوەی خۆی وتی گەر خراپەشم کردبێ پەنام بۆ تاوان بردبێ هەر کاتێ تۆبەی منت بیست ئەبێت لە خوشکت بردبێ کە نورل هودا شامەی بیست هێندەی دیتون بوو پێیوت ئەوە لە ڕوو دێ قسە بکەی بە شعر داوای لێبردن بکەی ئاواتی شمەوەی بدەمەوە بە مێردەکەت تاک و فسق و فجورەکەت دەربکەوێ ئەمجا فەرمانی دا تۆڵی تەڕی گەڵا خورمای بۆ بێنن کە هێنان بەلەشی داهاتە خوار خەڵتانی خوێنی کرد هێندەی لێدا خوشکە بچکۆل بورایەوە کە پیرێژ نەشەواهی ئەمەی لە شاخاتون بینی بە پەلە و بەدەم دوعاکردنی خراپەوە لە شاخاتون لە ژوورەکەی هاتە دەرەوە کە خوشکە بچکۆلە لە سەردەم لە ژوورەکەدا کەوت فەرمانیدا کە ڕای بکێشنە دەرەوە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەوی هەشت سەد و نۆزدە. شەهرەزاد وتی لەو لایشەوە حەسەن بە کەناری دەریادا کەوتە ڕۆشتن بێ ئەوەی بزانێ بۆ کوێ چێ خەمبار و لێو بەبار دەستی لە ژیان شت بوو ڕۆیشت تا گەشتە بندارێک کە سەیری کرد کا غەزێک شۆڕ بۆتەوە لی کردەوە سەیری کرد تێدا نووسرا بوو لە لای دایکت کە ساوا بوویت کەی وەکو ئێستا کەوا بوویت هێندە تۆمان لا شیرین کرد بەسەر سنگیەوە نووسا بوویت ئێستاش خەمت هەر ئەڕەوێ وا مەزانە کە ڕسوا بوویت. کە ئەم شعرەی خوێندەوە ورەی بەرز بۆ ئومێدی پەیدا کردەوە بە گەیشتن بە ژنەکەی و دوو کوڕەکەی دوو هەنگاوی دی چوە پێش سەرنجیدا لە شوێنێکی ترسناک و چۆڵدایە کەسێک نییە بیدوێنێ دڵی کەوتە تەپەتەپ ئەم شعرەی وت هەی بادی شەماڵ ئەوەی پێناوێ پێی بگەێنە توخوا سڵاوێ تۆزێ لە سۆزی ئەوم بۆ بێنە تا بژیەتەوە ئێسکە ڕزاوێ. ئەمجا حەسەن بە کەناری ڕووبارەکە کەوتەوە ڕۆشتن لە ڕێگا دوو مناڵی ساحێری بینی کە هەریەکەیان لولەیەکی مسینی پێبوو کە چەند هێمای سحر و تەلسمی لەسەر نەخشکرا بوو کڵاوێکیان پێبوو کە بە پۆڵا لەسەری چەند مۆر و نووسین هەبوو کڵاو و لولەکە لەسەر زەوی فرێدرا بوو دوو مناڵەکە شەڕیان لەگەڵ یەگە کرد و لە یەکتریانەدا هەریەکەیان ئەیوت ئەو لولە مسی نەهیمنا حەسەن ناوبژی کردن و لێی پرسین بۆچی شەڕەکەن یەکێکیان وتی بەخوا باش بوو خوا تۆی بۆ ئێمە نردوە و ئێستا کێشەکەمان بۆ چارەسەر بکە حەسەنی ژوتی دەی بۆ مجێڕنەوە تاکو حکمی خۆم بدەم ئەوانی ژوتیان هەردووکمان براین باوکمان ساحیرێکی گەورە بوو لەو ئەشکەوتە داژە کە مرد ئەم لوولە مسینە و ئەم کڵاوەی بۆ بەجێ هێشتین براکەم ئەڵێ بیدە بە من منیش ئەڵێم نەخێر بۆ من ئێستا تۆ فەرمانت بە چییە؟ حەسەن وتی جیاوازی ئەم لوولە مسینە و ئەم کڵاوە چییە؟ وتیان لوولەکە بای شەش پارەیە کڵاوەکە بای سێ پارەیە مناڵەکان وتیان تۆ چاکی ئەم دوو شتە و سوودەکەی نازانیت حەسەن پرسی کەوا بوو سوودیان چییە وتیان هەریەکەیان نهێنێکی سەر سوڕێنی هەیە لولەکە بایی هەموو داهاتی دورگەکانی واقواقە کڵاوەکەیش هەمان نرخی هەیە حەسەنوتی کەوا بوو نهێنیەکەم پێ بڵێن ئەمانی ژوتیان نهێنیان زۆر ئەستەمە باوکمان تەمەنی 135 ساڵ بوو هەر خەریکی ئەم کڵاو لولە مسینە بوو تاکو و بۆی ڕکێف بوو کاتێگەم دوانە کەوت نەکار خۆی مرد نهێنی ئەم کلااوە ئەوەیە هەر کەس لەسەری کرد و نەبێت و نابینرێ تا ئەو کلااوەی لەسەردابێ کەس ناتوانێ بیبینێ بەڵام نهێنی ئەم لولەیە لەوەدایە بەدەست هەر کەسێکەوە بێ حوکمی حوتیرەی جنەکە هەر حوتیرەکە لە پەزێرایی ئەو لولە مسینەدان هەر کەسێ ئەم لولە مسە بدا بە زەویدا پاشای ئەو مەملەکەتە بێتە کۆیلەی و لە قسەی دەرناچێت شەهرزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەوی هەشت سەد و بیست. شەهرەزادەتی کە حەسەن ئەمەی بیست سەری داخست ماوەیەک بێدەنگ بوو لە دڵی خۆی داوتی بەو خویە بەم لوو لە توڵەمسا من سەرەکەوم بەم کڵاوەش کەس نامبینێ کەوابوو ئەم دوو شتە گرنگە بۆ من ڕەواترە تاکو ئەم دوو مناڵە ئەڕۆم ژن و دوو کوڕەکەم هەڵەگرم و ئەم وڵاتە تاریکە ناخۆشە جێ هەڵم کە هەر ئادەمی زادێک بگاتێرە دەرباز بوونی نیە ڕەنگەم نیعممەتە خوا بۆ منی سازدابێ حەسەن پێیوتن من تاقیکردنەوەی هەردووکتانەکەم هەر کەس دەرچوو ئەوە توڵە مسەکەی بەرەکەوێ ئەوی تریان کلااوکە ئەوانی ژوتیان خاڵە ئێمە تۆمان بەدادوەردانەوە چۆنت پێ باشەوە بکە حەسەن وتی گوێم لێ ئەگرن وتیان بڵێ حەسەن بەردێکی هەڵگرت و بە هەموو توانای فڕیدا دوو مناڵش لەگەڵ بەردەکەدا بۆی دەرچوون کە دوور کەوتنەوە حەسەن توڵە مسەکەی بەدەستەوە گرت و کلااوەکەی کردە سەری و لە دڵی خۆی داوتی با تاقی بکەمەوە بزانم باوکیان ڕازەکە ونەبم ئەمجا لە شوێنەکەی خۆی ڕۆیشت برا بچووکەکە بەردەکەی هێنایە و بەڕاکردن هاتەوە بۆ ئەو شوێنەی حەسەنی لێبوو بە براکەی وت کوا کابرای دادوەرمان برا گەورەکەی وتی منیش نایبینم ئاخۆ چۆ بە ئاسماندا یان بە زەویدا ڕۆچووە ئەم جاو ناوە گەڕان بۆیان نەدۆزرایەوە حەسەنیش لە شوێنی خۆی و سیرەکە دوو مناڵەکەش دەستیان کرد بە جنێودان بە یەکتری ئەمجا بە یەکتریان وت ئەوە کڵاو تۆڵەکە بۆ کەسمان نەبوو کاتی خۆی باوکمان ئەمەی بە ئێمەوت